بژی پەیمان و بڕیار بژی کۆچش بژی دوای ئەوەی ڕۆمیۆ چاوی بە ئەنجلیتا کەوت کە لە ژوورەکەی و دانرابوو، لەبەر ئەوەی نەیتوانی ژوورەکەی بە جێ بهێڵێ، بۆیە داوای لە ڕۆمیۆ کرد کە وێنەیەکی ئاسمانی بۆ بکێشێ لە سەر بانە بەرزەکان تاوەکو ئاسمان بە تەواوەتی ببینێ، بەڵام هاتنی دەستەی گورگەکان هەوڵەکەیان پووچ کردەوە. دەی دوو پشکەکان خۆتان بدەن بە دەستەوە گینا خراپتان بەسەر دێ. پلاتۆی ناشرین. ڕیا. مەیرە پێشەوا مەجوڵێن ئەگینا دەموو چاوی بە چەقۆ ناشرین ئەکەم دەی. لیۆناردۆ، توخوا مەیە پێشەوا ئەوە بەڕاستیەتی بەخوای. بەڵام هەرگیز ناتوانی ئەو کارە بکەیت، ترسنۆک. جیۆڤانی. دە باشە، بۆچی ڕاوەستای؟ زۆر سپاس منت ڕزگار کرد. بژی گورگەکان. بژی بژی بژی. بۆچی دواکەوتی؟ لە ڕێگادا تووشی هەندێکیان بووم و زۆر زۆر لێنەدام، خای خەریک بوو بمرم بەخوا. ئەوەیە دەسکەوتەکەم. کورە هەر بە زۆر لێم ساندن. ماشااللە ئەنجیلوی بە توانا سامانی کۆ کردۆتەوە. ئەمە دۆزەیە شک لاوەکە باشترە. باشە با بڕۆین. ئابم شێوەیە؟ لە هەفتەی داهاتوو دەبی بە جێگری من چونکە کارێکی زۆر باشت کرد سوپاس. پیرۆزە پیرۆزە پیرۆزە پیرۆزە پیرۆزە. ها ئەی چی بۆ من؟ ئەی تۆ پەیمان نەدابێ بمکەی بە جێگری خۆت؟ بەڵام لە هەفتەی ڕابردوو کارەکانی تۆ زۆر باش نەبوو. ئەنجلیۆ، تۆ دەتزانی کە پیاوانی پۆلیزێ لە کاتی گونجاو دە ئێمەت ئاگادار کردەوە. بەڵێ ڕاستە. کارەکەت لە شوێنی خۆی بوو. ئافەرین ئەنجیلۆ. ئەی لە بیرت چوو من مەبستەکانم پانم کردنەوە؟ بەڵێ تۆ دەستەکانت بە چاکی بەکاردێنی بەڵام ئەقڵیت هەرگیز بەکارناهێنی. ها، بە ڕوونی قسە بکە، مەبەستت چییە ئەنجلیۆ، دەی بڵێ. مەبەستی ئەنجلیۆ ئەوەیە کە هەرزەم لە بیری بێ، شتێک لێرە هەیە پێی دەڵێن ئەقڵ. ئەتانەوێ گاڵتەم پێ بکەن، خۆتان بگرن. ڕاوەستە لە سەرخۆ بە تاسیۆنی. ئەوانەوێ یاری بە ئەقڵم بکەن، من هەرگیز لێیان ڕازی نابم. ئەوانە سوودی نییە، سەرەنجام تووشی گرفتی زۆرت دەکا. تۆ بە ژیری بیر دەکەیتەوە. ئەمەش بۆ هەموو لایەکمان بە سوودە. جێ بابە و مەدحە. ئەنجلیۆ، ئێستاش بەسەراتی خۆتمان بۆ بگێڕەوە. یەڵڵا ئەنجلیۆ، دای زووکە. زۆر جوانە. کاتێ من تەمەنم سێ ساڵ بوو، دایکم و باوکم لە جەنگدا کوژران. لەو ڕۆژەوەوە بەڕەڵا مامەوە و ڕقم لە هەموو خەڵک بوو. زۆر ئازارم خوارد. پاشان کەوتمە دەستی چەتەکان. دواییش لەسەر قۆڵم ئەم نیشانەیان بەجێ هێشت. بێ دەستییەوە زۆر ئازاردابی. زۆر بە دوو بشکە چەت ئەنجلیۆ دیاری خۆت ئامادە بکە ئەگەر هاتوو بە دڵمان بوو ئەوە پەیمانت دەدەمێ بتکەم بە یارمەتی دەری سەرەکی خۆم تێگەیشتی؟ ها جۆڤانی؟ لێدە بابە فرسەتە من نازانم ئەنجلیۆ بۆ هاوڕێیەتی ئەم دەستە خراپانە دەکات من بینیم لەگەڵیانا بوو بەڵام لە هەموویان خراپتر بوو ها داوای لێبوردن ناکەم من لەبیرم چوو کە برای تۆیە نا پێویست ناکات. من نازانم ئەنجیلۆ بۆ وا خراپ بووە ئەو پێشتر کوڕێکی زۆر پاک و باش بوو. بەڕاست؟ ئەمە شتێکی زۆر سەیرە. بەڵێ ئەمە سەیرە بەڵام ئەمەیە ڕاستیەکەی. ئاخ ئەم تەڵەیە چیە تێی کەوتوم دەبێت کارێکی وا بکەم هەموو گورگەکان پێیان جوان بێت بەڵێ جوان بێت ئاخ بەڵام ئەو کارە چیە کە ئەو بێ قیمەتانە پێیان جوان بێت ئاخ. من ئێستا کازانم کە چیەکەم پێویستە بەس سەیری لانە چاکەکانی ئەنجلیۆ بکەم. بەڕاست؟ باشە پەیمان ئەدەم مێ. بان مۆ؟ ئەنجلیتا من داواکاریەکم هەیە ئەتوانی بۆم بەجێ بگەیەنی؟ ئایا فێری نوسینم ئەکەی؟ ها؟ من ئەمەوێ فێرە خوێندنی نوسین بم وەکو تۆ و ئەلفرێدۆی هاوڕێم. زۆر چاکە. پێت چۆنە ئەگەر بەهۆی نامە نووسینەوە فێری خوێندن و نووسینت بکەم؟ نامە بۆت ئەنووسم بۆ ئەوەی فێری خوێندن بیت و بۆم بنووسە بۆ ئەوەی فێری نووسین بیت. زۆر باشە هەر لەمڕۆوە. باشە بە کەیفی خۆتان بنووسن ئەحە. دەتوانی لە بانمۆش بپرسی وەنیە ها ئەڵێی پێت جوانیە هەی بێ مێشک ئێستاکەش لەگەڵ دەستەی گورگەکان دەگەڕێی ئانجلۆ دەی پێم بڵێ تۆ کوڕێکی ڕەوش بەرزیت و وەکو ئەو مناڵە پیسانە نیت وابزانم ئێستا ئەوانت خۆش ناوێت ها. بیستووماڵێن ئاژاوەیان ناوەتەوە لە شارەکە. پیاوانی پۆلیس وا بەدوای یەکە بە یەکەیاندا دەگەڕێت تاوەکو هەموویان دەگرێت. پەیمانم دێ کە لێیان نزیک نەبیتەوە. پەیمانت دەدەمێ دایە گیان. ئەوانە هیچ و پووچن، من نزیکیان ناکەومەوە. دەی ئێستاش خۆت ئامادە بکە، ئەچین پێڵاوێکی نوێت بۆ دەکڕم. زۆر چاکە تۆ زۆر زیرەکی لە درۆکردن تۆ ڕقت لە منە من گلەیت لێ ناکەم من دەمەوێت کوڕێکی باشم لە بەرچاوی دایکم بۆیە درۆکەم ڕۆمیۆ تۆ کوڕێکی زۆر باش و پاکی بەڵام تۆش لەگەڵ دایکم درۆ ئەەکەی ئەتەوێ چی بڵێی؟ تۆ بە دایکم مەڵێ من پەیوەندیم لەگەڵ دەستەی گورگەکان هەیە. منیش ئەو نهێنیەی شاردووتەتەوە ئاشکرای ناکەم. ها؟ نهێنیم؟ ئەنجلیتای خوشکم هەست بە تەنیایی ئەکات، هاوڕێیەکی لە تۆ باشتری بۆ دەست ناکەوێت. ها؟ مەترسە، ئەم نهێنیە بە کەس ناڵێم. پەیمانت ئەدەمێ بۆ ئەمە ئەم نهێنیە ئەپارێزم پێ ئەچێ تۆ متمانەم پێ نەکەی ڕۆمیۆ ئەنجلیۆ من خۆشحاڵم بە هاوڕێتیت پەیمان بێ نهێنیەکە لای کەس باز نەکەم پەیمان بێ هاوڕێیەتیم لەگەڵدا بەست و پەیمانەکەشی بەجێ ئەگەیەنم، تۆ پێت چۆنە؟ زۆر باشە. ئا بگرە ئەمە وشەکانی ئەمڕۆیە. نامە؟ یەڵا ڕۆمیۆ! ئەنجێلیتا، پێویستە من ئێستا بڕۆم. ڕۆمیۆ، ئا بگرە. خوات لەگەڵ. خوان لەگەڵ ئەمە چییە؟ هی خوای گیان پێ ئەچێ ئەنجێلیتا کاغەزێکی تری بە هەڵەدا بێت بە ڕۆمیۆ نەک ئەوەی بۆ فێربوون بوو. ها ئەوهمونوسینە چییە ئێمە لەسەر هۆ ڕێکەوت بووین کە هەر جاری دێرێکم بۆ بنووسە بەڵام ئەو لاپەڕەیەکی تەواوی بۆ نووسیوم ئیستا من چی بکەم؟ ئاوە هەوا با لێی بفڕێنین ئێوەش. باشی ئێستا چۆنی بخوێنمەوە؟ ها ڕۆمیۆ تۆ لێرەی؟ ها ئەنجلیۆ؟ ئایا ئەم نامەیە هی ئانجێلێتایە؟ بەڵێ. بەڵام نازانم بخوێنمەوە. حەزەکەم یارمەتی بدەم بەڵام من ناتوانم بیخوێنمەوە. باشە من داوا لە خۆی ئەکەم بۆم بخوێنیتەوە. ئێستا کات درەنگە پێویستە بگەڕێمەوە بۆ سەر کار. ڕۆمیۆ، ڕۆمیۆ! چاکەتەکە دزرا، ئەوەتا لەناو عەرەبانەکەیە، ئەوە لەوێوە ڕۆیشت. چۆن چۆن؟ کەراکە، زووکە ئەبێ بیگرن و بهێنینەوە. بەخوا فێڵی سەیر سەیرت لایە. فێڵەکانی جوان و هەمیشە سەرکەوتوون. یەڵا ئەنجلۆ زوو کە دەی نامەکەمان دەرێ چاوەڕی چیەکەی. ئێستا نهێنی ڕۆمیۆ ئاشکرا ئەبێت. بنێرێ ها لیوناردۆ. تۆ حەز دەکەی نهێنی خەڵکی بزانی؟ نەخێر زۆر نا. کاغەزەکان نهێنی ئەشارنەوە منیش لێرە نهێنیەک ئەشارمەوە کەسیش نایزانێ. نهێنیەکانم نانووسم بەڵام باسی خۆڕەوشتی خراپی جلیۆ ئەەکەم ها؟ یاڵە بەردەوام بە لە خوێندنەوە ئەنجلیۆ هەردەم لەگەڵ هاوڕێکانی درۆ ئەکات و ئەڵێ دایک و باوکم مردوون بەسە چی تر مەخوێنەوە نێکویتا بەردەوام بە لە خوێندن هەروەها ئەڵێ ئەو نیشانەی لەسەر شانیەتی بەهۆی چێتەکانەوە بووە بەڵام ئەوەی ڕاستی بێت ئەمە برینی پێش دوو ساڵە هەروەها لای دایکی بەخراپە باسی دەستەی گورگەکان ئەکات و ئاڵێ ئەمانە دز و مناڵی پیس و خراپن منی زۆر ڕقم لە باوەڕم پێ بکە ئەوە ڕاست نییە بێدەنگ بە بە بەڵام ناتوخوا ئەمڕۆ ئەنجلیۆ زۆر زۆر لەگەڵ مندا باش بووە ئەمە شتێکی سەیرە. ئێمە پەیمانمان بەستووە کە هەردەم هاوڕێ بین. ئەنجلیۆ کوڕێکی زۆر دڵپاکە. ڕامیۆ، ئەو جارەش بردەوە. ئەبێ تۆڵەت لێ بستێنمەوە چیتر نابێ ئەنجلیتا ببینی هەرگیز! ئەنجلێ کەوتە ناو شەڕی کارە خراپەکانی خۆی.